بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕاددەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. ئەی پێغەمبەر ئەم باسە باسی ڕەحمەتی پەروەردگارتە دەربارەی بەندەی خۆی، زەکەریا، کاتێک لە پەرستگای خۆیدا هانا و هاواری برد بۆ پەروەردگاری بە پەنهانی. وتی، پەروەردگارا، بەڕاستی من ئێسکەکانم لاواز بوون و قژی سەرم هەر هەمووی سپێتی دایگرتووە، بەڵام من هەرگیز لە دوعا و پاڕانەوەم لە زاتی تۆ نائومێد نەبووم و دەستت نەناوە بە ڕوومەوە، بەڕاستی من لەوە ترساوم کە خزم و خوێشان و عەشرەت دوای مردنم سەرگەردان بن، چونکە کەسێکی وایان تێدا بەدی ناکەم کە شایستەی گەیاندنی پەیامەکەت بێت، خۆت دەزانیت خێزانەکەشم منداڵی نابێت بۆیە داواکارم لە بەخششی خۆت بەهرەوەرم بکە و منداڵێکم پێ ببەخشیت کە بتوانێت جێگەی من بگرێتەوە تا میراتی پێغەمبەرایەتی من و نەوەی یعقوب وەربگرێت هەروەها پەروەردگارە بیکە بە کەسێکی وا کە تۆش و بەندە چاکەکانیشت لێی ڕازی بن ئەوەندە چاکەکار و چاکەخواز و دیندار بێت خدای گەورە نزاکەی گیرا کرد و فەرمووی ئەی زەکەریا بەڕاستی ئێمە مژدەت دەدەینێ بەوەی کە کوڕێکت پێ دەبەخشین و ناویشی یەحیایە پێش ئەو کەسمان هاوناوی ئەو نەکردووە زەکەریا وتی پەروەردگارە بە چ شێوەیە کوڕم پێ دەبەخشیت لە کاتێکدا هاوسەرەکەشم منداڵی نابێت و منیش گەیشتومەتە ئەو پەڕی پیری و پەککەوتەیی بەڵام هەموو شت لای تۆ ئاسانە. وتی، پەروەردگاری تۆ هەر بەو شێوەیە بڕیاری داوە و فەرمووشیەتی ئەو کارە لای من زۆر ئاسانە، بەڕاستی پێشتریش تۆم دروست کردووە و نەبێت شتێک بووبیت نە ناوت هەبووە نە بوون. زەکەریا وتی، پەروەردگارا، نیشانەیەکم پێ ببەخشە تا دڵنیابم کە ئەو مژدەیە هاتۆتە دی. خودای گەورە فەرمووی نیشانە و بەڵگەت ئەوەیە لەسەر بوونی ئەو کوڕە کە تۆ ناتوانیت سێ شەوی تەواو بە ڕۆژەکانیەوە قسە لەگەڵ خەڵکیدا بکەی ئەوسا دوای دڵنیا بوون لە پەرزگاکەی هاتت دەرەوە بۆ ناو قەومەکەی و ئاماژەی بۆ کرد کە لە بەرامبەر ناز و نیعممەت و بەخششەکانی خودداوە بەیانیان و ئێواران تەسبیحات و ستایش بکەن پاشان کە یەحیا گەورە بوو فەرمانمان پێدا، ئەی یەحیا، کتێبی تەورات بە توندی بگرە و پابەندی بە و هەر لە تەمەنی نەوجەوانیدا توانای جیاکردنەوەی ڕاست و ناڕاستمان پێبەخشی، بە داوەرییەکی ڕێک و پێک کێشەی خەڵکەکەی چارەسەر دەکرد. یەحیا دڵ و دەروونێکی پڕ لە سۆز و خۆشەویستی و پاک و خاوێنی هەبوو کە لەلایەن خۆمانەوە پێمان بەخشیبوو، ئەو زۆر خودا ناس و پارێزکار بوو هەروەها چاک ڕەفتار و جوان ڕەفتار بوو لەگەڵ باوک و دایکیدا و نەبێت ئەو کەسێکی دڕڕەق و یاخی و نالەبار بوو بێت درود و سەلامی خودای لەسەر بێت لەو ڕۆژەدا کە لەدایک بوو و لەو ڕۆژەدا کە وەفات دەکات لەو ڕۆژەشدا کە هەڵدەستێت و زیندوو دەبێتەوە ئەی پێغەمبەر لە قورئاندا باسی بەسەرهاتی مەریەم یاد بکە کاتێک کەنارگیری کرد لە کەسوکاری و شوێنێکی لە ڕۆژهەڵاتی بەیت المەقدس هەڵبژارد بۆ خودا پەرستی ئینجا لە نێوان خۆی و ئەواندا پەردەیەکی ڕایەڵ کرد تا دوور لە خەڵکی بەسۆزەوە خودا پەرستی بکات ئێمەش جبرائیلی فریشتەمان نارد بۆ لای وەکو بەشەرێکی تەواو خۆی خستە بەرچاوی مەریەم وتی، بەڕاستی من پەنا دەگرم بە خودای میهرەبان لە تۆ ئەگەر کەسێکی بە تەقوا و لە خودا ترس بیت. جوبرەئیل وتی، مەترسە، دڵنیابە من تەنها نێردراوی پەروەردگاری تۆم تا منداڵێکی خاوێنت پێ ببەخشم. مەریەم وتی، جا چۆن من منداڵم دەبێت لە کاتێکدا هیچ بەشەرێک توخنم نەکەوتووە و داوێن پیسیش نەبووم؟ جبرەئیل وتی، ئەو قسانەی تۆ ڕاست و دروستن، بەڵام ئەوە بڕیاری پەروەردگارە و دەفەرموێت، ئەو کارە لای من ئاسانە کە بەبێ باوک ئەو منداڵە بهێنمە کایەوە، بۆ ئەوەی بیکەمە نیشانە و موعجیزەیەک بۆ خەڵکی، هەروەها ڕەحمەتێکی تایبەتیش بێت لەلایەن ئێمەوە، ئیتر ئەو کارەش بڕیاری لەسەر دراوە و بڕاوەتەوە. دەست بەجێ مەریەم سکی پڕ بوو، بە غەم و پەژارەوە بەرەو شوێنێکی دوور ڕۆیشت. ئینجا ژانی منداڵبوون گرتی و بردی بۆ لای قەدیدار خورمایەک، بە دەم ئاه و ناڵەوە دەیوت، خۆزگە پێش ئەم حاڵەتە بمردمایە و وەک شتێکی بێ نرخ فەرامۆش بکرامایە. ئەو منداڵەی کە لە داوێنی بەربۆوە لە ژێریەوە بانگی کرد و وتی، دایە گیان، خەفەت مەخۆ، ئەوەتە پەروەردگارت بە بەردەم تا جۆگەلەیەکی جاری کردووە، ئەو دارخورمایەش کە پاڵت پێوە داوە، کەمێک ڕایوەشێنە، خورمای گەییوت بەسەردا دەبارێنێت. ئینجا لەو خورمایە بخۆ، لەو ئاوەیش بخۆرەوە، خەمیشت نەبێت. ئەگەر کەسێکت لە خەڵکی بینی و پرسیاریت لێ کردی، ئەوە بە ئیشارەت تێیبگەیەنە و پێی بڵێ، بەڕاستی من بڕیارم داوە و نەزرم کردووە بەڕۆژوو بم بۆ خودای مێهرەبانم، لەبەرئەوە ئەمڕۆ من هەرگیز قسە لەگەڵ کەسدا ناکەم. فأتت به قومها تحمله قالوا يا مريم لقد جئت شيئا فريا ئەوسا مەریەم منداڵی نازداری خۆی لە باوەش گرت و بردی بۆ لای خزم و کەس و کاری هەموو بە سەرسامیەوە وتیان ئەی مەریەم بەڕاستی کارێکی نالەبار و ئابڕوو بەرد ئەنجام داوە ئەی خوشکی هاڕوون لەبەر تەقوا و خوداناسیە و نازناوەیان پێدابوو تۆ نە باوکت کەسێکی خراپ و شەڕواڵ پیس بووە نە دایکیشت ئافرەتێکی داوێن پیس. مەریەمیش هیچ چی نەگوت بەڵکو ئاماژەی بۆ ڕۆڵەی نازداری کرد تا لەو بپرسن هەموو بە سەرسامیەوە وتیان چۆن قسە لەگەڵ منداڵی ناو بێشکەدا دەکرێت ئینجا منداڵی ساوا هاتە گفت و بەدەنگە ناسکەکەی وتی، بەڕاستی من بەندەی خودام، کتێبی ئینجیلی پێ بەخشیوم و کردوومی بە پێغەمبەری خۆی. منی موبارەک و پیرۆزیش کردووە لە هەر کوێدا بم و ئامۆژگاری کردووم کە نوێژەکانم ئەنجام بدەم و لە زەکات دانیش درێغی نەکەم هەتا لە ژیاندا هەم. هەروەها فەرمانی پێداوم کە. چاک ڕەفتار بم لەگەڵ دایکمدا و نەیکردووم بە کەسێکی زۆردار و بەدڕەفتار. سڵاوی پەروەردگارم لەسەرە ئەو ڕۆژەی کە لە دایک بووم و ئەو ڕۆژەش کە دەمرم، ئەو ڕۆژەش کە زیندوو دەکرێمەوە. ئا ئەوەیە عیسای کوڕی مەریەم. هەر ئەوەشە قسەی ڕاست و دروست دەربارەی، کە ئەوانە، واتە جووەکان، گومان بە دەوریدا دروست دەکەن، گاوران بە کوڕی خودا لە قەڵەمی دەدەن. بێگومان ناگونجێت بۆ خودای گەورە کەس بکاتە ڕۆڵەی خۆی چونکە پێویستی پێی نییە پاچی و بێگەردی شایستەی ئەوە کاتێک هەر شتێک بڕیار بدات ئەوە بەڕاستی تەنها ئەوەندەی دەوێت کە فەرمان بدات و بڵێت ببە دەست بەجێ دەبێت بەڕاستی هەر خودا پەروەردگاری منیش و پەروەردگاری ئێوەشە، کەوابوو بیپەرستن، ئەمەیە ڕێبازی ڕاست و دروست، ڕێبازی دینداری و سەرفرازی هەردوو جیهان. لەگەڵ هەموو ئەو ڕاستیانەدا ئینجا یەکسەر گرۆ و دەستەکان لەنێو خۆیاندا ڕاوبۆچوونی جیاوازیان بۆ پەیدا بوو، هاوار و ئاه و ناڵە بۆ ئەوانەی کە بێ باوەڕن و بڕوا بەو ڕاستیانە ناکەن کاتێ قیامەت بەرپا دەبێت و دیمەنی سامناک و بەسەرهاتی گەورە دەبینن کە ئێستا بە دووری دەزانن ئەو ڕۆژەی کە ئەو خودانە ناسانە ئامادە دەکرێن و دێن بۆ لامان زۆر سەیرە ئای کە چەندە دەزگای بیستن و بینینیان بەهێزە، بەڵام ستەمکاران ئەمڕۆ لە گومڕاییەکی ئاشکرادا دەژین. ئەی پێغەمبەر ستەمکاران ئاگادار بکە لە ڕۆژی ئاه و ناڵە و پەشیمانی، کاتێک کار لە کار ترازاوە، لە کاتێکدا ئەوانە لە غەفڵەتدان و باوەڕ ناهێنن. بەڕاستی سەرەنجام هەر ئێمە دەبینەوە خاوەن و میراتگری سەر زەوی و هەموو ئەوانەی کە لەسەریەتی و بۆ لای ئێمەش دەگەڕێنەوە هەروەها لە قورئاندا باسی گۆشەیەک لە بەسەرهاتی ئیبڕاهیم بۆ ئەو خەڵکە بگێڕەوە بەڕاستی ئەو کەسایەتیەکی ڕاستگۆ بوو لە پێغەمبەرانیش بوو کاتێک بە باوکی وت باوکی بەڕێزم ئەوە تۆ بۆچی شتێک دەپەرستیت کە نەگوێ بیستە نەکەس بەرچاو ڕوون و ڕۆشن بیر دەکات نە هیچ سوودێکت پێدەگەیەنێت ئەی باوکی بەڕێزم بەڕاستی ئەو زانستی و زانیاریەی کە بۆ من هاتووە دەربارەی دەسەڵات و توانای بەدیهێنەری ئەم جیهانە بێگومان بۆ تۆ نەهاتووە کەواتە پەیڕەوی من بکە کە ڕێنمویت دەکەم بۆ ڕێگە و ڕێبازێکی ڕاست و دروست ئەی باوکی ئازیزم شەیتان مەپەرستە چونکە بەڕاستی شەیتان یاخیە لە خودای میهرەبان و سەرکەشی کردووە. ئەی باوکی بەڕێزم بەڕاستی من دەترسم سزایەک لەلایەن خودای مهرەبانەوە یەخەت پێ بگرێت ئەو کاتە یتر دەبیتە یار و یاوەر و پشتگیری شەیتان باوکی ئیبراهیم بە سەغڵەتیەوە وتی بۆچی ئەی ئیبراهیم تۆ ئەوەندە لە خوداکانی من بێزاری بەڕاستی ئەگەر کۆڵ نەدەیت و واز نەهێنیت چاوپۆشیت لێ ناکەم و بێگومان بەردبارانت دەکەم بڕۆ ون بە لەبەرچاوم هەر نەتبینمەوە ئیبراهیم وتی سڵاوت لێ بێت وا من دەڕۆم لە مەولا داوای لێخۆشبوون و هیدایەتت لە پەروەردگارم بۆ دەخوازم چونکە ئەو زاتە زۆر منی خۆش دەوێت و ڕێزی بۆ داناوم وا من دوور دەکەومەوە و کەنارگیری دەکەم لە ئێوە و لەو شتانەی کە لە جیاتی خودا دەیپەرستن من تەنها هانا و هاوار بۆ پەروەردگارم دەبەم و هەر ئەو دەپەرستم ئومێدەوارم کە پەروەردگارم نائومێد و ڕەنجە ڕۆم نەکات و دوعا و نزا و پەرستنم لێ وەربگرێت جا کاتێک ئیبراهیم ڕۆیشت و دوور کەوتەوە لەو خەڵکە گومڕایە و لەو شتانەی کە لە جاتی خوددا دەیان پەرست ئێمە ئیسحاقمان پێبەخشی و بە ئیسحاقیش یعقوبمان بەخشی هەر یەک لەوانیشمان کردە پێغەمبەر ئێمە لە ڕەحم و بەخشندەیی خۆشمان هەموویانمان بەهرەوەر کرد و ئێمە زمانی خەڵکی دیندارمان هێناوەتە گۆ کە هەتا دنیا دنیایە باسی ئەوانە بە چاکی و پاکی و بڵندی بکەن. یادی موساش باس بکە لە قورئاندا، بەڕاستی ئەویش کەسێکی هەڵبژاردە و دڵسۆز و پێغەمبەر و فروستادە بوو. لە لای ڕاستی چێوی توڕەوە بانگمان لێ کرد، لە کاتی گفتوگۆی نهێنیدا نزیکمان خستەوە. هەروەها بە ڕەحمەت و بەخشندەیی خۆمان، هاڕوونی برایمان کردە پێغەمبەر و هاوکار بۆی. ئیسماعیلیش باس بکە لە قورئاندا، بەڕاستی ئەو لە بەڵێن و پەیمانەکانیدا ڕاستگۆ بوو، ئەو پێغەمبەر و ڕەوانەکراوی خودا بوو. ئیسماعیل هەمیشە و بەردەوام فەرمانی دەدا بە خێزانی و خزمانی کە نوێژەکانیان بە ڕێکوپێکی و لە کاتی خۆیدا ئەنجام بدەن و زەکاتیش فەرامۆش نەکەن و ئەو لای پەروەردگاری شایستەی ڕێز و ڕەزامەندی بوو. هەروەها لە قورئاندا باسی ئیدریس بکە چونکە ئەویش پێغەمبەرێکی زۆر ڕاستکار و ڕاستگۆ بوو. بۆیە ڕێزی زۆرمان لێگرت و پایەدار و بەرز و بڵندمان کرد، لە جێگە و ڕێگەی تایبەت دا. ئا ئەوانە کەسانێکن کە خودای گەورە ناز و نیعمەتی بەسەردا ڕشتوون لە پێغەمبەران لە نەوەی ئادەم و ئەوانەشی کە لە کەشتیەکەدا لەگەڵ نوحدا سوارمان کردن و لە نەوەی ئیبڕاهیم و یەعقوب و لەوانەی کە هیدایەتمان داون و هەڵمان بژاردوون ئەوانە هەرکاتێک ئایەتەکانی خودای مێهرەبانیان بەسەردا بخوێندرێتەوە بەپەلە سوژدە دەبەن و ئەسرین لە دیدەیان دەبارێت لە سۆز و خۆشەویستی پەروەردگاریان دڵانی پڕ لە نور و ئیمانیان دەکوڵێت و دەگرین لە دوای ئەوان کەسانێک لە نەوەکانیان بوونە جێنشین کە نوێژەکانیان بە زایەدا و شوێنی ئارەزووەکانی نەفسیان کەوتن ئەوانە تووشی گومڕایی و سەرگەردانی و سزا دەبن لە دنیا و قیامەتدا جگە لەوانەی کە تەوبە دەکەن و باوەڕی دامەزراو دەهێن و کار و کردەوەی چاک ئەنجام دەدەن ئەوانە دەچنە بەهشتەوە و هیچ جۆرە ستەمێکیان لێ ناکرێت ئەو بەهشتە پڕ لە باخە چڕانەی کە خدای مهرەبان بەڵێنی بە بەندەکانی داوە لە جیهانی شاراوەدا بەڕاستی ئەو بەڵێنەی خوددا بەڕێوەیە و هەر دێتە دی ئەوسا لەوێ هیچ گوفتارێکی نابەجێ نابیستن جگە لە سڵاوکردن و گوفتاری خۆش و بەجێ نەبێت لە بەیانیان و ئێواراندا لە هەموو کاتێکدا ڕسق و ڕۆزی لە خواردن و خواردنەوەی خۆش و بەتام بۆیان ئامادەیە ئەو بەهەشت و شوێنە خۆشە بەو بەندانەمان دەبەخشین و دەیان کەینە خاوەنی کە خوداناس و پارێزکارن ماوەیەک وەحی وەستا پێغەمبەر صلی الله علیه وسلم لە فریشتە جبرەیلی پرسی خدای گەورەش لە قورئاندا وەڵامی دایەوە ئێمە تەنها بە فەرمانی پەروەردگارت نەبێت دانابەزین هەرچی داهاتوو و ڕابردوومان هەیە و ئەوەشی لە نێوانیاندا هەیە بۆ ئەو پەروەردگارەیە و نەبێت پەروەردگاری تۆ هیچ شتێک فەرامۆش بکات. ئەو زاتە پەروەردگاری ئاسمانەکان و زەوی و هەموو دروستکراوانی نێوانیانە کەواتە هەر ئەو بپەرستە و زۆر بەردەوام و خۆگر بە لە پەرستنیدا. ئایا کەس شک دەبەیت هاوناوی ئەو و هاوتای ئەو بێت، خاوەنی سیفەتی بەرز و بڵند و پیرۆز بێت وەک ئەو؟ ئادەمیزادی بێباوەڕ دەڵێت، ئایا کاتێک مردم جارێکی تر لە ئایندەدا زیندوو دەکرێمەوە؟ باشە ئاخر ئادەمیزاد بۆ ئەوە یاد ناکات بەڕاستی ئێمە پێشتر دروستمان کرد هەر هیچ نەبوو؟ سوێن بە پەروەردگارت، خودانەناسان و شەیتانەکان کۆ دەکەینەوە پاشان هەمویان بە دەوری دۆزەخدا بە چۆکدا دەهێنین و دەیان خەینە ناوی لەوە دوا لە هەر گرۆ و دەستەیەک ئەوانە دەردەچێشین کە زۆر یاخی بوون لە خودای مێهرەبان دژایەتی دین و بەرنمەکەیان دەکرد پاشان زۆر چاک ئاگادارین بەوەی کە چێ لەوانە لە پێشتر و شایستەترە بەوەی کە زوو بخرێتە ناو ئاگری دۆزەخەوە تا ببرژێت تێیدا ئێوە خەڵکینە کەستان نییە تێپەڕ نەکات بەسەر دۆزەخدا ئیمانداران بۆ ئەوەی زیاتر قەدری بەهشت و ڕەحمەتی خوددا بزانن کافران بۆ ئەوەی بکەونە ناوی ئەم پێشهاتە شتێکی بڕیاردراوە هەر جێبەجێ دەکرێت لەوە دوا ئەوانە ڕزگار دەکەین کە پارێزکار و خدا ناز بوون ستەمکارانیش لەناو دۆزەخدا بە چۆکدا دەهێنین کاتێک ئاەتەکانی ئێمە بەسەر بێباوەڕاندا بەڕون و ئاشکرا بخوێنرێتەوە ئەوانەی کە بێ باوەڕ بوون بەوانە دەڵێن کە باوەڕیان هێناوە باشە کام لەم دوو دەستەیە جێگە و ڕێگەی خۆش و ژیانی پڕعیش و نۆشی بۆ لواوە نەفامان پێوەریان ژیانی دونیای تەمەن کۆتایە. چەندەها قەوم و خەڵکی نالەبارمان پێش ئەمان لەناو داوە، کەلوپەل و ناوماڵیان لەمان چاکتر بووە، سیما و قیافەشیان لەمان ڕێک و پێکتر بووە، کوان؟ لە کوێن؟ بۆ دیار نین؟ ئەی پێغەمبەر! تۆ بڵێ، ئەوەی لە گومڕاییدایە، با هەر خودای میهرەبان تەمەنی درێژ و ماڵ و سامانی دنیای پێ ببەخشێت، بە چی دەچێت؟ بۆ کوێی دەبات؟ ئەو پەڕی ئەوەیە هەتا کاتێک ئەو هەڕەشانە دەبینن کە لێیان دەکرێت یا سزا و ئازاری دنیایە یان بەرپابوونی قیامەتە. جا خودانەناسان لە ئاییندەدا دەزانن کە کێ جێگە و ڕێگەی ناخۆشە و کێ لەشکر و سەربازانی لاوازە. لەو لاشەوە ئەوانەی ڕێبازی هیدایەتیان گرتۆتە بەر خودا زیاتر هیدایەتیان دەدات بەڵام دڵنیابن کردەوە چاکەکان کە بەرهەمیان دەمێنێتەوە پاداشتیان چاکترە لای پەروەردگارت باشترین سەرنجامیشە ئایا ئەو جۆرە کەسانت بینیوە کە باوەڕی بە ئاەت و فەرمانەکانی ئێمە نییە و دەڵێت سوێن بە خوددا من سامان و کوڕ و نەوەم پێدەدرێت باشە ئاخۆ ئەو بەندە یاخیە بە نهێنی و شارەوەکانی زانیوە یاخود بەڵێنی وەرگرتووە لە خودای مێهرەبان کە دونیا بە دڵی ئەو بێت؟ نەخێر وانیە بە دڵی ئەو نابێت، ئەوەی کە دەیڵێت لە ئایندەدا تۆماری دەکەین لەسەری و سزای دوور و درێژی بۆ ساز دەکەین. بێگومان ئەوەی ئەو دەیڵێت بە میراتی لێی دەسێنینەوە بە تەنهاش دێتە لامان بۆ لێپرسینەوە. ئەو بێباوەڕانە لە جیاتی خودا جۆرەها شتی تریان کردۆتە خودای خۆیان تا پایەداری و دەسەڵاتیان بە خەیاڵی خۆیان دەست بکەوێت نەخێر وانە خەیاڵیان خاوە ئەو شتانەی ئەوان دەیپەرستن لە ڕۆژی قیامەتدا باوەڕیان بە پەرستنی ئەوان نییە و ناڕزایی دەردەبڕن بەڵکو بە سەختی دژایەتیان دەکەن و بەرپەرچیان دەدەنەوە ئایا نابینیت بەڕاستی ئێمە چۆن شەیتانەکان دەنێرینە سەر خودانەناسان بە گەرمی هانیان دەدەن بۆ تاوان و گوناه و خەراپە ئەی پێغەمبەر پەلەیان لێ مەکە چونکە بێگومان ئێمە بە وردی هەر هەموو کار و کردەوەیان بە ژمارە تۆمار دەکەین ڕۆژێک دێت ئێمە دەستە دەستە خوداناس و پارێزکاران بۆ لای خدای مهرەبان بەڕێ دەکەین تا بەدیداری شاد ببن و بیانخاتە بەهەشتەوە. تاوانبار و گوناهکارانیش بە پەلە و بە تێنوێتی ڕاپێچ دەکەین بۆ ناو دۆزەخ، ئەوانە خاوەنی تکا نین و کەس تکایان بۆ ناکات، مەگەر ئەو کەسەی کە لە کاتی خۆیدا خودای مێهرەبان بەڵێنی پێداوە کە تکا بکات یان تکای بۆ بکرێت. جولەکە و گاور و بتپەرستان دەیانوت، خودای مێهرەبان ڕۆڵە و نەوەی بۆ خۆی داناوە. سوێن بە خودا، بەڕاستی بوختانێکی ناقۆڵاو دەکەن و گوفتارێکی ناشایستە و سەرسوڕهێنەر دەڵێن. خەریکە ئاسمانەکان لە ناقۆڵایی و گوفتارە نابەجێیە لەتوپەت ببێت، زەوی خەریکە شەق بەرێت و ڕۆ بچێت، چێوەکانیش خەریکە بکەون و ورد و خاش ببن کاتێک کە نەفامان بوونی ڕۆڵە و نەوەیان دایە پاڵ خودای میهرەبان لە کاتێکدا بۆ خودای میهرەبان نەهاتووە و ڕەوا نییە کە نەوە بۆ خۆی بڕیار بدات هیچ کەسێک نییە لە ئاسمانەکان و زەویدا کە بەندەی ملکەچی خودای میهرەبان نەبێ سوێند بە خودا بێگومان هەر هەموویانی سەرژمێر کردووە و یەک یەک ژمارەی کردوون کەسی لێ ون نابێت هەر هەمویان ڕۆژی قیامەت دێنە پێشەوە بۆ لای بە تاک و تەنها بێ پاسەوان و بێ کەس یەکە یەکەی ئەو خەڵکە بە تاک و تەنهای دێت ئامادە دەکرێت لە بەردەم دادگای پڕ لە دادوەری خوددادا بەڕاستی ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لە ئایندەدا خدای مێهرەبان سۆز و خۆشەویستی و ڕێزی تایبەتیان بۆ ئامادە دەکات هەروەها لەلایەن فریشتەکان و ئیمانداران و نیشتەجێکانی بەهەشتەوە خۆشەویست و ڕێزدارن. جا بێگومان ئێمە ئەم قورئانەمان ئاسان کردووە و هەر بە زمانی تۆ ڕەوانەمان کردووە بۆ ئەوەی موژدەی پێ بدەیت بە پارێزکار و خوداناسان، هەروەها کەسانی سەرسەخت و کەللەڕەقی پێ بترسێنیت. ئێمە چەندەها قەوم و خەڵکی نالەبارمان پێش ئەمان لەناو بردووە، ئایا هەست دەکەیت کە یەکێ لەوانە مابێت یا سرتەیەک، چرپەیەک، مشەیەکیان لێوە بێت؟